کاسێتی چوارەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە نەوەد و هەشتەوە. ناسینی ڕاستەقینە سۆفیای خۆشەویست دڵنیام کە تاکو ئێرە لەگەڵمدا هاتوویت، بەڵام پێدەچێ پرسیارە لە خۆت بکەی، ئایا بەڕاستی ئەفلاتوون ئەم باسانەی بە ڕاست دەگوت؟ ئایا بەڕاستی پێی وابوو نموونهایەکی بەو جۆرە لە جیهانێکی بە تەواوی جیاوازدا بوونی هەیە؟ لەوانەیە لە تەواوی تەمەنیدا و شتانەی سەد لە سەد بەلاوە دروست نەبووبێت. بەڵام ئەم شتانە لە تەواوی نووسراوەکانی ئەفلاتووندا دەردەکەوێت. کاتی ئەوەیە بیروڕای ئەو پێگر ببین. هەر فەیلەسوفێک بەو شێوازەی کە دیمان هەوڵەدا بگاتە ئەو شتە هەمیشەیی و نەگۆڕانە. دەربارەی ژیانیش بۆ نموونە نووسین لەسەر بڵقێکی ئاو کارێکی عەبەسە، چونکە لە پێش تەقینەوەیدا کات بۆ لێکۆڵینەوە دەربارەی نییە. دووەم دۆزینەوەی خوێنەرێک بۆ وتارێکی ئاوا کە زیاتر لە پێنج چرکە نابینرێت، کارێکی ئەستەمە. ئەفڵاتوون بڕوای وابوو هەموو شتانەی ئێمە لە دەوروبەری خۆمان لە سروشتدا دەیبینین، واتە هەموو شتە هەستپێکراوەکان وەکو بڵقی ئاو وایە. چونکە هیچ شتێکی دنیای هەستپێکراو بەردەوام نییە. هەموومان دەزانین کە هەر مرۆڤ و هەر حەیوانێک درەنگ و زوو دەمرێت و دەپۆلکێت. تەنانەت بەردێکی مەڕمەڕ دەگۆڕێت و هێدی هێدی تێکدەشکێت. سۆفیا، ئاکرۆپۆلیس خەریکە وێران دەبێت، زۆر شەرمە. بەڵام چی دەتوانین بکەین؟ مەبەستی ئەفلاتوون ئەوەیە ئەو شتەی کە بەردەوام لە گۆڕاندایە ناتوانین بە ڕاستی بیناسین. دەربارەی شتانی هەستپێکراو تەنیا دەتوانین گومانمان هەبێت، ناسینی ڕاستەقینە تەنها لەسەر شتانێک دەبێ کە بتوانین بە عەقڵ هەستی پێ بکەین. سۆفیا مەترسە، زۆرتری شی دەکەمەوە، دوای ئەو هەموو شیرینی دروستکردنە، پێدەچێ دانەیەکی ئەوەندە لار و خوار دەربچێ کە ناسینەوەی ئەستەم بێ. بەڵام ئێمە ئەوەندە شیرینی شێوە مرۆڤمان دیوە کە دڵنیاین بزانین قاڵبی شیرینیەکە چی بووە. ئەمە دەزانین تەنانەت ئەگەر قاڵبەکەشمان هەرگیز نەدیبێت. بگرە لەوانەیە نەبینینی قاڵبەکە زۆر قاز زۆر بە قازانجمان بێت. چونکە ناتوانین بەردەوام بڕوا بە هەستمان بکەین. هێزی بینینی هەر کەس لەگەڵ کەسێکی تر جیاوازە. بەڵام بە پێچەوانەوە هەرچی عەقڵ دەڵێ دەمێنێتەوە کە بڕوای پێ بکەین چونکە ئەمە بۆ هەموانە. ئەگەر لە پۆلێکدا لەگەڵ سێ خوێندکاردا دانیشتبێتی و مامۆستا پرسیار بکا جوانترین ڕەنگی کۆلکە زێڕینە کامەیە؟ وەڵامێکی بە تەواوی جیاواز دەبیستی. بەڵام ئەگەر پرسیار بکا سێ کەڕەتەش چەند دەکا؟ هەموو پۆلەکان یەک وەڵامیان هەیە چونکە ئێستا عەقڵ قسە دەکات. لەسەرێکەوە عەقڵ خاڵی بەرامبەری ئاوا بیر دەکەمەوە یا ئاوا هەست دەکەمە، دەتوانین بڵێین عەقڵ هەمەیی و نەگۆڕ و بەردەوام هەمیشەییە. چونکە تەنیا بۆ وەڵامە هەمیشەیی و نەگۆڕەکان دەکەوێتە کار. ئەفڵاتوون گرنگی زۆری ئەدایە بیرکاری چونکە چۆنیەتی باسە بیرکاریەکان هەرگیز ناگۆڕێت، بۆیە دەتوانین سەبارەت بەوانە ناسینی ڕاستەقینە پەیدا بکەین. لێرەدا نموونەیەک دەهێنمەوە. وا لە بەرچاو بگرە درەختێکی بازنەیی لە دارستانێکدا پەیدا دەکەیت. لەوانەیە بڵێیت وابزانم بە تەواوی خڕە. لە کاتێکدا یوانە پێداگرە لەسەر ئەوەی کە لایەکی سافە. لە کۆتاییدا هەمهەمە دەکەوێتە نێوانتان، بەڵام هیچ کامتان ناتوانن لەسەر ئەو شتە ناسینێکی ڕاستەقینەتان ببێت. لە لایەکی ترەوە دەتوانین بڵێین کۆی سوچەکانی بازنە سێ سەد و شەست ئەندازەی پێوەرە. لێرەدا دەربارەی بازنەی تەواو باس دەکەین، بازنەیەک کە لەوانەیە لە جیهانی مادیدا پەیدا نەبێت، بەڵام دەتوانین بە ڕوونی لە مێشکماندا دروستی بکەین. بەو واتایە کە کارتان بە قاڵبی نهێنی شیرینییە نەک هەر شیرینییەکی ئاسایی، بە کورتی تێگەیشتنی دروست لەسەر شتانێک کە هەستی پێدەکەین ناکرێت، بەڵام لەسەر شتانێک کە بە عەقڵ هەست دەکرێن دەتوانین ناسینێکی ڕاستەقینەمان هەبێ. کۆی سووچەکانی سێگۆشە لە هەر حاڵەتێکدا سەد و هەشتا بە ئەندازەی پێوەرە. تەنانەت ئەگەر هەموو ئەسپەکانی جیهانی هەستی قاچێکیان شل بێ ئەسپی نموونەیی دروستە. ڕۆحی نەمر. ئەفلاتوون بە جۆرێک کە باسم کرد پێی وابوو ڕاستی بەسەر دوو بەشدا دابەش بووە. بەشێک جیهانی هەستەکانە کە ناسینی ئێمە لەوان لە ڕێگەی بەکارهێنانی هەستە پێنج بەشەکانمانەوەیە، واتە ناتەواو، کەواتە هیچ شتێک ناتوانێت ناتەواو بێت. لەم جیهانە هەستیەدا هەموو شتێک لە ڕابووندایە و هیچ شتێک بەردەوام و هەمیشەیی نییە. لە جیهانی هەستەکاندا هیچ شتێک بوونی نییە و شتەکان دێن و دەڕۆن. بەشێکی تر جیهانی نموونە و مۆدێلە کە سەبارەت بەو دونیایە، بە بەکارهێنانی عەقڵ دەتوانین ناسینی ڕاستەقینەی لەسەر پەیدا بکەین. ناتوانین جیهانی نموونە بە هەستەکان تێبگەین، بەڵام نموونەکان واتە ڕووخسارەکان هەمیشەیی و نەگۆڕن. بە وتەی ئەفلاتوون مرۆڤیش بوونەوەرێکی دوو لایەنەیە. ئێمە جەستەیەکمان هەیە کە لە گۆڕاندایە و بە شێوەیەکی جیانەکراو پێوەندی بە دونیای هەستەکانەوە هەیە و چارونووسێکی وەکوو هەر شتێکی تری ئەم جیهانە هەیە. هەر وەکوو بڵقە ئاوەکە، هەستەکانی ئێمە هەموویان لە ناو لەشی ئێمەدان، بۆیە جێی بڕوانین. بەڵام ئێمە ڕۆحێکی نەمریشمان هەیە کە هەرێمی دەسەڵاتەکەی عەقڵە بەهۆی ئەوەوە کە لە جیهانی مادیدا نییە و دەتوانێت لە دنیای نموونەکان تێبگات. بەڵام ئەمە کۆتایی نییە، سۆفیا، ئەمە کۆتایی پێشهاتەکە نییە. ئەفلاتوون هەروەها بڕوای وابوو ڕۆح لە پێشەوەی جەستە دروست بێت بوونی هەیە. بەڵام ڕۆح هەر ئەوەندە کە لە جەستەی مرۆڤدا دیار کەوت هەموو نموونە خوازراوەکان لە بیر دەکات. ئەو کاتە ڕووداوێک ڕوو دەدا لە ڕاستیدا ڕەوتی ڕووداوێکی سەیر و سەمەر دەست پێ دەکا. مرۆڤ ڕوخسارەکانی جۆراوجۆری سروشت کە دەبینێت یادەوەرییەکی ناڕوون لە ڕۆحیدا دەردەکەوێت. ئەسپێک دەبینیت بەڵام ئەسپەکە کەمئەندامە. دیمەنی ئەسپ یادەوەرییەکی نادیارە لە ئەسپی تەواو، کە لە دەورانێکدا ڕۆح لە دنیای نموونەکاندا دیویەتی، بۆیە لە دەروونی ئێمەدا زیندوو دەبێتەوە و هەر ئەو شتە لە ڕۆحدا حەسرەت و داخوازی گەڕانەوە بۆ جیهانی سەرەکی زیندوو دەکاتەوە. ئەفلاتوون ئەم حەسرەتە بە ئیرۆس ناو دەبات کە بە واتای عەشقە. لە دوایدا ڕۆح گیرۆدەی شەوق و ئیشتیای گەڕانەوە بۆ مایەی ڕاستەقینەی خۆی دەبێت. لەمڕۆوە جەستە و تەواوی هەستەکان ناتەواو و کەمبایەخ دەنوێنن، ڕۆح ئاواتەخوازە بۆ جیهانی نموونە بفڕێت. ڕۆحی حەسرەت خەریکە لەم کۆت و بەندە خۆی ڕزگار دەکات. دەبێت بوترێ ئەفلاتون لێرەدا رێبازە ئامانجیەکانی ژیان پێناسە دەکات، چونکە لە هیچ بارودۆخێکدا هەموو مرۆڤەکان نایانەوێت رۆحی خۆیان ئازاد بکەن تاکو بگەڕێنەوە بۆ دنیای نمونەکان. زۆربەی مرۆڤەکان بە تەواوی دووپات بوونەوەی نمونەکانیان لە جیهانی ئەستەکاندا بە دەستەوە گرتووە. ئەسپێک دەبینین لە پاشان ئەسپی تر. بەڵام تێناگەین کە هەمووی ئەمانە لاساییەکی نا شارەزایانەیە لە نموونەی ئەسپی سەرەکی بە پەلە دەچن و چەند شیرینیەک دروست دەکەن بێ ئەوەی کە هەرگیز بیر بکەنەوە لە کوێوە ئەم شتانە هاتووە لە ڕاستیدا ئەفلاتوون خەریکە ڕێ و ڕەوشی زاناکان شی دەکاتەوە دەتوانین فەلسەفەی ئەو بە شیکردنەوەیەک لەسەر کردەوەی فەلسەفی بزانین. کاتێک سێبەرێک دەبینین لەوانەیە بزانی ئەمە سێبەری شتێکە، سێبەری حەیوانێک دەبینی لای خۆت دەڵێی لەوانەیە سێبەری ئەسپ بێت بەڵام بە تەواوی دڵنیا نیت بۆیە ڕووت وەردەگێڕی و سەیری ئەسپەکە دەکەی کە ئەڵبەت جوانترە لەو سێبەرە نادیار و تاریکە و وردە کاریەکانیشی جوانتر دیارە. بەم شێوازە ئەفڵاتوون بڕوای وابوو کە پێشهاتە سروشتیەکان تەنیا سێبەرێکن لە ڕوخسار و نموونەی هەمیشەیی خۆیان. بەڵام مرۆڤەکان زۆرتر ژیانیان لە ناو سێبەردا پێ خۆشە. هەرگیز بیر ناکەنەوە کام سێبەرە لە کوێوە دروست بووە و بیر ناکەنەوە کە شتێکن جیاواز لە سێبەر و هەرگیز تێناگەن کامانە لە ڕاستیدا سێبەرن. بەم جۆرە نەمری ڕۆحی خۆیان لە بیر دەچێتەوە. ڕێگایەک بۆ دەرەوە لە ستەمەکانی ناو ئەشکەوت. ئەفلاتوون بۆ سەلماندنی بیرۆکەکەی ئەفسانەیەک دەگێڕێتەوە کە ئێمە ئەوە بە ئەفسانەی ئەشکەوت دەناسین. داستانە لە بە زمانی خۆمەوە دەگێڕمەوە. بیهێنە بەرچاوت کە کۆمەڵێک مرۆڤ لە ئەشکەوتێکی ناو زەویدا دەژین. هەموویان پشت لە دەرگای ئەشکەوتەکە دانیشتوون و دەست و پێیان بە جۆرێک بەستراوە کە ناتوانن بێجگە لە دیوارەکە شوێنێکی تر ببینن و لە پشتەسەریانەوە دیوارێکی بەرزە. بوونەوەر گەلێکی هاوشێوەی مرۆڤ لە پشتەوە لە هاتووچۆدان و پەیکەرهایەکی جۆراوجۆریان هەڵگرتووە و ئەمانەیان بەسەر دیوارەکەوە داناوە. ئاگرێکیش لە پشت ئەم پەیکەرانەوە دەسووتێت. سێبەرەکان لەسەر دیواری پشتەوەی ئەشکەوتەکەوە دەجووڵێن و کایە دەکەن. کەواتە تەنیا شتێک کە ئەوان دەیبینن هەر ئەو کایەی سێبەرەکانە. ئەم کۆمەڵە لە ڕۆژێکەوە هاتوونەتە سەر دونیا بەمجۆرە دانیشتوون. بۆیە وا دەزانن شتێک بێجگە لەم سێبەرانە بوونی نییە. ئێستا وابزانە یەکێک لەم ئەشکەوتیانە خۆی لەم کۆت و بەندە ڕزگار دەکات و یەکەم پرسیارێک کە لە خۆی دەکا ئەوەیە کە ئەم سێبەرانە لە کوێوە هاتوون؟ کاتێک کە ڕووی وەردەگێڕێت و ئەو پەیکەرانە دەبینێ، بە بڕوای تۆ چ هەستێک پەیدا دەکات؟ سەرەتا تیشکی تیژی هەتاو چاوەکانی ئازار ئەدات، لە ڕووناکی و دیاری پەیکەرەکان تێڕا دەمێنێت، چونکە تاکو ئێستا تەنیا سێبەری ئێوانەی دیوە و ئەگەر بتوانێت لەسەر دیوارەکەوە خۆی هەڵدات و بچێتە جیهانی دەرەوە لەمەش زیاتر سەری سوڕ دەمێنێت. لە بینینی ئەو هەموو جوانیەی دونیا چاوەکانی هەڵدەگڵۆفن یا هەڵدەگڵۆفێ. ڕەنگەکان و شێوەکان بۆ یەکەمین جار بە جوانی دەبینێت. حەیوانات و ڕووەکەکان کە تا ئێستا سێبەرەکەی دیبوو بە ڕاستی بە چاو دەیبینێت. بەڵام ئێستاش لە خۆی دەپرسێت ئەم هەموو ڕووەک و حەیوانە لە کوێوە هاتوون؟ ئەو کاتەی چاوی بە هەتاو دەکەوێت و دەزانێت ئەمەیە کە سەرچاوەی ژیانی هەموو گوڵ و حەیوانەکانە. هەر بەو جۆرە کە ئاگر سێبەرەکانی لە ئەشکەوتەکەدا دەردەخست. ئەو بەندکراوە بەختیارە دەتوانێت لەمەش زۆرتر بڕوات و بۆ هەموو شوێنێک بچێت و لە ڕزگاربوونی خۆی کەڵک وەربگرێت. بەڵام بە پێچەوانەوە کاتێک ئەو کەسانەی تر کە لە ئەشکەوتەکەدا دێنەوە دێنەوە بیری دەگەڕێتەوە کە بەو ئەشکەوت نیشانانەی تر بڵێ یا کە بە ئەو ئەشکەوت نشینانەی تر بڵێ ئەو سێبەرە لەرزانانەی کە دیویانە دەرکەوتنی شتانێکی ڕاستەقینەیە. بەڵام ئەوان بڕوا بە وتەکەی ناهێنن. هێما بۆ دیواری ئەشکەوتەکە دەبەن و دەڵێن بێجگە لەو شتانەی بە چاوی خۆمان دەیبینین، شتێکی تر بوونی نییە و لە ئەنجامدا ئەو دەکوژن. ئەفلاتوون لە باسی ئەفسانەی ئەشکەوتدا دەیەوێت بڵێ کە فەیلەسووف لە دیمەنە شێوە سێبەرەکانی ئەم دونیایەوە گەیشتۆتە بیرۆکەی ڕاستەقینە کە لە پشتی ڕووداوە سروشتییەکانەوەیە. پێدەچێت هێمای بە سوقراتیش کردبێت کە بە دەستی ئەشکەوتییەکان کوژرا، چونکە فیکرە ئاساییەکانی ئەوانی شێواند و هەوڵی دا ڕێگەی ڕاستەقینە بۆ ئەوان واڵا بکا. ئەفسانەی ئەشکەوت دەرخەری بوێری و نەترسی سوقراتە و هەستی بەرپرسیارێتی ئەوە بۆ پەروەردە. ئەفلاتوون دەیەوێ بڵێت پێوەندی تاریکی ناو ئەشکەوت و جیهانی دەرەوە وەکو پێوەندی ڕوخسارەکانی دونیا و ڕوخسارەکانی جیهانی نموونە وایە. نەیدەویست جیهانی سروشتی تاریک تاریک و خەماوی بنوێنێت، بەڵام دەیوێت ئەم جیهانە لە چاو جیهانی مۆسۆلەوە تاریک و خەماوییە. وێنەیەکی ڕازاوە و جوان تاریک و خەماوی نییە، بەڵام تەنیا وێنەیەکە. دەوڵەتی فەلسەفە زانان. ئەفسانەی ئەشکەوت لە باسی کۆماری ئەفڵاتوندا هاتووە. لەم باسەدا ئەفڵاتوون دیمەنی دەوڵەتێکی تەواو بێ عەیب پێناسە دەکا. دەوڵەتێکی خەیاڵیی و ئارمانجی یاخود ئەو شتەی بە شاری مەزنتر ناو براوە. لە چەند وشەدا دەتوانین بڵێین ئەفڵاتوون پێی وابوو پزیشکەکان دەبێ بەسەر ئەم دەوڵەتەدا فەرمان بکەن. لە شیکردنەوەی ئەم باسەدا جەستەی مرۆڤ بە نموونە دێنێتەوە. دەڵێت لەشی مرۆڤ سێ بەشە، سەر، سنگ، سک. بۆ هەریەک لەم بەشانە هێزێکی بەرامبەر لە ڕۆحدا هەیە. عەقڵ پێوەندی بە بە سەرەوە هەیە، ئیرادە و خواست پەیوەندی بە سنگەوە هەیە و ئارەزوو و ئیشتیاش پەیوەندی بە زگەوە هەیە. هەر کام لەم هێزە ڕۆحیانە خاوەنی نموونەیەک یا سەربوونێکن. عەقڵ داڵدەی زانابوو نەدات، ئیرادەش خواستی شەهامەت و نەترسی. بەڵام ئیشتیا دەبێت بەری پێبگیرێت تاکوو ئەندازەی مامناوەندی ڕابگیرێت. هەر کاتێک ئەم سێ بەشەی لەش پێکەوە کار بکەن، مرۆڤێکی هاوئاهەنگ و یەکدەست و خاوەن شکۆ پێک دێت. منداڵ لە قوتابخانە سەرەتا دەبێ فێر بێت ئیشتیای خۆی ڕابگرێ. دوای ئەوە نەترسی و شەهامەت لە خۆیدا پەروەردە بکا تاکوو عەقڵ بەرەو زانایی ڕێنوێنی بکات. ئەفلاتوون لە فیکری خۆیدا دیمەنی دەوڵەتێکی بەو جۆرەی دروست کردبوو کە دروستکراوی جەستەیەکی سێ بەش بێ. لەم دەوڵەتەدا لە جیاتی سەر و سنگ و گەدە، خاوەن فرمانەکان و پاسەوانان و چەوساوەکان و ڕەنجدەران، بۆ نموونە کرێکاران و جووتیاران هەن. ئەفلاتوون بە ڕوونی زانستی پزیشکی یۆنانی بە نموونە و مۆدێل داناوە. هەر بەو جۆرە کە مرۆڤی تەندروست و هاوسەنگ و یەکدەست، ئەندازە لە بەرچاو دەگرێ، نیشانەی دەوڵەتی سەرکەوتووش ئەوەیە کە هەر کەس لە شێوەیەکدا یا لە شێوەیەکی گشتیدا ڕێوشوێنی خۆی بزانێ. ژیاریی ڕامیاریی ئەفلاتوون وەکوو هەر لایەنێکی تری فەلسەفەی ئەو، بەراورد و پێویستی بە عەقڵگەراییە. دروستبوونی دەوڵەتی باش پێوەندە بە یا پێوەندە بە عەقڵەوە هەیە یا پێوەندی بە عەقڵەوە هەیە. هەر بەو جۆرە کە سەر فەرمان بە مرۆڤەدا، واتە هەر بەو جۆرەی کە سەر فەرمان بە مرۆڤ دەدا، پزیشکەکانیش دەبێت بەڕێوبەری کۆمەڵگا بن. ئێستا با وێنەیەکی سادە دروست بکەین و پێوەندی سێ بەشی مرۆڤ و سێ بەشی دەوڵەت پیشان بدەین. جەستە، ڕۆح، مەزنی دەوڵەت. سەر، لە ڕۆحە، عەقڵ لە مەزنیە زانایی لە دەوڵەت بەڕێو بردن سنگ ئیرادە بوێری پارێزگارە سک ئشتیا خۆ ڕاگرتن لە مەزنی لە دەوڵەتە ڕەنجدەران. دەوڵەتی ئارمانجی ئەفڵاتوون هاوشێوەی ڕێکخراوە و نیزامی کاستی هندیەکانە کە لەوێدا هەر کەس چ ژن چ پیاو بۆ باشبوون و قازانجی خەڵک و کۆمەڵگا نەخش و بۆچوونێکی جیاوازی هەبوو. نیزامی کاستی هیندییەکان تەنانەت پێش لە ئەفلاتوونیش هەبووە. ئەو دابەشکردنە سێ بەشییە لە نێوانی ئەواندا بە شێوەی کاستی پارێزگارەکان واتە کاهینەکان، کاستی شەڕکەرەکان، کاستی ڕەنجدەران بوو. لەوانەیە دەوڵەتی ئەفلاتوون ئێستاکە بە ستەمکار و دیکتاتۆر بزانین واتە تۆتالیتار. بەڵام جێی سەرنجە کە ئەفڵاتوون پێی وابوو ژنان دەتوانن بە ئەندازەی پیاوان بە باشی دەوڵەت بەڕێوەبەرن و هۆکاری ئاسایی ئەم کارە ئەوەیە کە دەوڵەت لەسەر بنەمای عەقڵ بنیات دەنرێت. ژنان لە بڕوای ئەفڵاتووندا هەر ئەو هێزی تێگەیشتنی پیاوانیان هەیە و هەڵبەت لە بارودۆخێکدا کە پەروەردەیەکی یەکسانیان ببێت و لە ماڵداری و منداڵداری ببنەوە و سەرسووک بن، لە دەوڵەتی ئامانجی ئەفلاتووندا بەڕێوبەران و شەڕکەران ڕێگەی خاوەندارێتی خێزان و زەوییان نییە. پەروەردەی منداڵان گرنگترە لەوەی بەدەستی کەسێکی ئاسایی بێت، دەبێت ئەو کارە لە ئەستۆی دەوڵەت بێ. ئەفلاتوون یەکەم کەسێک بوو کە پشتگیری بۆ خوێندنگە و باخچەی منداڵان و پەروەردەی هەمیشەیی و تەواو کات دەکرد. ئەفڵاتوون لە دوای کۆمەڵێک شکستی سیاسی کتێبی یاساکانی نووسی و لەوێدا وتی لە دوای دەوڵەتی ئامانجی دەوڵەتی بەستراوە بە بەڵێن بە باشترین جۆری دەوڵەتە لێرەدا لە ماڵ و خاوەندارێتی کەسەکان هەروا بۆ ژنهێنانیان پشگیری دەکات ئازادی ژنانیش کەواتە ئەندازەیەک کەم دەبێتەوە لە هەر حاڵدا ئەم حاڵەتە بێ وەڵام ناهێڵێتەوە کە دەوڵەتێک کە ژنان پەروەردە نەکا وەکو کەسێک وایە کە تەنیا دەستی ڕاستی پەروەردە دەکا. بە شێوەیەکی گشتی بە لەبەرچاوگرتنی بارودۆخ و کات دەتوانین بڵێین بیرۆکەی ئەفڵاتوون سەبارەت بە ژنان باش بووە. لە وتاری میوانیدا شانازی تێگەیشتن لە فەلسەفەی سوقرات دەگەڕێنێتەوە بۆ ژنێک بە ناوی دیۆتیما کە کاهینەیەکی ئەفسانەیی بوو. ئەمە باسی ئەفلاتوون بوو، سۆفیا زیاتر لە دوو هەزار ساڵە بیروڕا و سەرنجەکانی ئەو جێی باس و ڕەخنە و لێکۆڵینەوەیە. یەکەمین کەس کە ئەم کارەی کرد یەکێک لە خوێندکارانی ئەکادیمیاکەی خۆی بوو بە ناوی ئەرستۆ. ئەو سێهەمین فەیلەسوفی گەورەی ئاتین بوو. بەسە. لە کاتێکدا کە سۆفیا داستانەکەی ئەفلاتوونی ئەخوێندەوە هەتاو لە ئاسۆوە هێدی هێدی دەردەکەوت. کاتێک باسی بەندکراوەکانی ئەشکەوتێ خوێندەوە ڕووناکی هەتاو لە چاویدا درووست وەکو ئەوە وابوو کە خۆی لە ئەشکەوتەکەوە هاتووەتە دەر. سۆفیا هەستی کرد دوای ناسینی ئەفڵاتوون سروشت بە تەواوی جیاواز لەوە پێش دەبینێت دەڵیت لەوە پێش بە لێڵی دونیای دیوە سێ بەرەکانی دیوە بەڵام نموونە ڕوونەکانی ئەوانی نەدیوە دڵنیا نەبوو هەرچی کە ئەفڵاتوون دەربارەی نموونەکان وتویەتی درووستە. بەڵام بیرۆکەیەکی جوانە کە تەواوی بوونەوەرە زیندووەکان سێبەری ناتەواوی نموونەی هەمیشەیی جیهانی نموونەکانن، مەگەر گوڵەکان، دارەکان، مرۆڤەکان، حەیوانەکان و هەتا دوایی، هیچ کامیان تەواو بێ عەیب نین. هەرچی لە دەوروبەری سۆفیادا بوو ئەوەندە زیندوو و ڕازاوە بوو کە سۆفیا بڕوای دەهێنا ڕاستەقینەن، بەڵام هیچ کام لەو شتانەی کە دەیبینێت بەردەوام نییە. بەو جۆرەش سەد ساڵی تر ئەو گوڵانە و ئەو حەیواناتانە هەر لێرە دەمێنن. تەنانەت ئەگەر تاک تاکی ئەوانە لەناو بچن و لەبیر بچنەوە، دیسانەوە شتێک دەبێ کە وەبیرهێنەری هەموو ئەم شێوانە بێت. سۆفیا بە وردی سەیری دنیای دەکرد، لە ناکاو سمۆرەیەک لەسەر دارێکەوە هەڵات. چەند جار بە دەوری دارەکەدا گەڕا و لەناو پەلوپۆی دارەکاندا گوم بوو. سۆفیا بیری کردەوە، تۆیشم جارێکی تر دیوە. دوایی بیری کردەوە لەوانەیە ئەو شتەی کە لەو پێش دیویەتی هەر سمۆرە نەبووە، بەڵکو ڕوخساری ئەو سمۆرە بووە. لە کوێوە دیارە کە ئەفڵاتون ڕاست ناکا، لەوانەیە سۆفیا پێش لەوە ڕۆحی لە جەستەی مرۆڤدا جێگیر بێت. لە جیهانی نمونەدا بە ڕاستی سمۆرەی هەمیشەیی دیبێت. ئایا دەکرا ئەو لەو پێشیش هەر ژیابێت؟ ئایا ڕۆحی ئەو پێش لە چونە ناو جەستەی بە ڕاستی بوونی هەبووە؟ ئایا ئەمە دروستە کە ئێمە هەوێنێکی بچووک یا خەزێنەیەکی پارێزراو لە دەستی دەوران و کاتمان لە گیاندا هەیە، ڕۆحێک کە لە دوای مردن و پۆڵکانی جەستەی ئێمە بەردەوام لە ژیاندا دەبێت؟ کەپری سەرگورد کچی ناوئاوێنەکە هەردوو چاوی دەتروکێنێت. تازە کاتژمێر حەوت و پانزە خولەک بوو پەلەیەکی بۆ ڕۆیشتنەوەی ماڵەوەی نەبوو. دایکی سۆفیا ڕۆژانی پشووی یەکشەممە ئاسوودە دەبوو، کەواتە سەیر نییە تاکو دوو کاتژمێری تر بخەوێت. چۆنە تۆزێکی تر بە دوای ئەلبێرتۆ کناکسدا بگەڕێت؟ بۆچی سەگەکە بەو توندییە پێی دەوەڕی؟ سۆفیا هەستا و لەو ڕێگەوە کە سەگەکە ڕۆیشتبوو بەڕێکەوت. پاکەتی قاوەیی و لاپەڕەکانی ئەفڵاتوون هەر لە دەستیدا بوو. دەگەیشتە هەر دووڕیانێک لە ڕێگە پانەکەوە دەڕۆیشت. پەلەوەرەکان لە ئاسماندا و لەناو پەلوپۆی دارەکاندا لە هەموو شوێنێک جریوەجریویان دەکرد و سەرگەرمی کاری ڕۆژانەی خۆیان بوون. هیچ ڕۆژێک بۆ ئەوان پشوو نەبوو. کێ ئەم شتانەی فێری ئەوان کردبوو؟ دەڵێیت کۆمپیوتەرێکی بچووک لە ناو دەروونی هەر کامیاندا هەبوو کە بۆ هەر کارێک بەرنامەی پێ درابوو. ڕێگاکەی گەیشتە سەر یاڵێکی بچووک. دوای ئەوە سەرە و خوار دوای ئەوە سەرە و خوارییەک بۆ ناو دارەکان دیار بوو. دارستانەکە ونە چ چڕوپڕ ببوە کە لە چەند هەنگاوێک زیاتر بەردەمی خۆی نەئەدی. لە ناکاو چاوی بە ڕوناکیەک کەوت لە ناو دارەکاندا هەڵبەت دەریاچەیەکی بچوکە. ڕێگەکە دەچو بۆ لایەکی تر، نەیدەزانی بۆچی. بەڵام قاچەکانی بۆ ئەو لایی دەبرد. دەریاچەکە وەندەی گۆڕەپانێکی یاری بو لە شوێنێکی سافدا. لەو بەر دەریاچەکەوە لە ناو دارەغانەکاندا کەپرێکی سووری بە بەرچاو کەوت. دووکەڵێکی باریک لە دووکەڵ کێشەکەیەوە دەهاتە دەر. سۆفیا لە لێواری ئاوەکەدا وەستا و دەوری بەنداوەکە زۆرتر تەڕ و قوڕ بوو. لەم کاتەدا چاوی بە قایەقێکی بچووک کەوت کە دوو سەوڵی بچووکەیشی لە کەناریدا بوو. سۆفیا سەیری دەوروبەری کرد ئەگەر بیەوێت دەوری بەنداوەکە بداتەوە و بچێت بۆ لای کەپرەکە تەواوی پێڵاوەکانی قوڕاوی دەبێت. بە ئیرادەیەکی پتەو ڕووی کردە قایەقەکە پاڵی تێوەنا بۆ ناو ئاوەکە سەوڵەکەیانی خستە ناو ئاڵقەکانیانەوە و بەڕێ کەوت. زوو گەیشتە ئەو بەر. سۆفیا قاچی نایە سەر وشکانی و هەوڵی دا قایەقەکە لە ئاو بێنێتە دەرەوە. زەوی ئێرە زۆر لەولاکەی تر لێژتر بوو. سەیرێکی دەوروبەری کرد و چوو بۆ لای کەپرەکە. سۆفیا لە نەترسی خۆی حەیران بوو. چۆن بوێری ئەم کارەی بوو؟ خۆیشی نەیدەزانی. وەکو ئەوە وابوو شتێک بە بێ ئیرادەی خۆی بەرەو ئەوێی دەکێشا. سۆفیا چوو لە دەرگاکەیدا چاوەڕوان بوو بەڵام کەس وەڵامی نەدایەوە. دەزگرەی دەرگاکەی پاڵ پێوە نا و یا پاڵ تێوە نا و دەرگاکە کرایەوە بانگی کرد، هێی! کەس لە ژوورەوە نییە؟ ڕۆیشتە ژوورەوە لە ناو ژووری دانیشتندا بوو، نەیوێرا دەرگاکە لە پشت خۆیەوە دابخات. دیار بوو کەسێک لەوێ دەژیا. دەنگی سووتانی دار لە ناو کوورەکەوە دەهات. کەسێک ماوەیەکی کەم لەوە پێش لێرە بوو. لە سەر مێزێک ئامێرێکی تایپ و چەند کتێبێک و چەند دانە قەڵەم و ئەندازەیەکی زۆر لاپەڕە دانرابوو. لایەک لە دیوارەکە قەفەسی بۆ دروست کرابوو قەفەسەکان پڕ لە کتێب بوو. ئاوێنەیەکی بازنەیی بە چوارچێوەیەکی قورسی برنجییەوە لەسەر تاقێک هەڵواسرابوو. ئاوێنەکە زۆر کۆن دەینواند. لەسەر دیوارێک دوو وێنەی دروستکراو هەڵواسرابوو یەکێکیان خانوویەکی سپی بوو لە کەناری کەنداوێکی بچووک و کەپری قایەقێکی بچووکی سووریش دیار بوو. لە نێوان کەپر و قایەقەکەدا باخچەیەک بە دارێکی سێوە و چەند بنەگیای ئاڵۆز و چەند تەختە بەردێک هەبوو. دەوراو دەوری باخەکە بە داری غان وەک ئاڵقەیەکی گوڵ تەندرابوو. ناوی وێنە دروستکراوە کە برێکلی بوو. لە نزیکی ئەو وێنەیە وێنەیەکی تر هەڵواسرابوو پیرەپیاوێک بوو لەسەر کورسیەک دانیشتبوو. کتێبێکی لە باوەشدا بوو کە ناوێکی بچووک و دارستانێک و چەند تەختەبەردێک لە پشتیەوە بوو، پێ دەچوو چەند سەد ساڵ لەمەوبەر کێشرابێت. ناوی ئەمەیان بارکێلی بوو، کە ناوی خولقێنەرەکەی سپرێت بوو. بارکێلی و برێکلی زۆر سەیرە. سۆفیا هەر خەریکی گەڕان بوو لە ژووری دانیشتنەوە دەرگایەک بە ڕووی چێشتخانەیەکی بچووکدا دەکرایەوە. وا دیار بوو کەسێک تازە قاپەکانی شۆردبوو، دەورییەکان و قاپەکان لەسەر خاولییەک دانرابوون. دڵۆپێک کە فاو بە سەریانەوە دەرکەوت، ئەندازەیەک خواردن لە قاپێکدا مابوو. هەر کەسێک لێرە دەژیا، سەگ یا پشیلەیەکی ماڵی هەبوو. سۆفیا گەڕایەوە بۆ ژووری دانیشتنەکە، دەرگایەکی تر بۆ ژوورێکی بچووکی نووستن دەکرایەوە. لە تەختی ژوورەکەدا دوو پێخە و لە بوخچەیەکدا پێچرابوو. سۆفیا چەند تاڵە موویەکی زەردی لەسەر پێخەوەکان دی، ئەمە شتێکی دا بە دەستی سۆفیاوە. چیتر بۆی ڕوون بۆوە کە ئەلبێرتۆ کە ئەلبێرتۆ کناکس و هێرمس لێرە دەژین. دیسانەوە چووە ژووری دانیشتن لە بەر ئاوێنەکەدا وەستا. سۆفیا وەک خوویەکی دوای حەمامە لە خۆڕاوە لە بەر ئاوێنەدا دەوەستا و ڕووخساری دەبزواند. وێنەی ناو ئاوێنەکەش دووپاتی کردووە کە سروشتی بوو. بەڵام لەناکاو شتێکی ترسناک ڕوویدا، یەکجار لە یەک چرکەدا بە ڕوونی دی کە کچی ناو ئاوێنەکە هەردوو چاوی دەتروکاند. سۆفیا هەراسان ڕۆیشتە دواوە و ئەگەر خۆی چاوی تروکاندبوو، چۆن چۆن توانیبووی چاو تروکاندنی وێنەکە ببینێت؟ لەوەش زیاتر وا دیار بوو وێنەکە بە چاوەکانی بە سۆفیای دەوت، سۆفیا من تۆ دەبینم من لەو بەری ئاوێنەکەوەم. سۆفیا دەنگی لێدانی دڵی خۆی دەبیست، لەم کاتەدا دەنگی وەڕینی سەگێک لە دەرەوە هات، هێرمس. دەبێت زوو ئەوێ بەجێ بهێڵێت. چاوی بە جانتایەکی سەوز کەوت لەسەر کۆمیدی بەر ئاوێنەکەدا، لەناو جانتاکەدا دراوێکی سەدی، یەکێکی پەنجایی و کارتێکی قوتابخانە هەبوو.